ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی پ بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا بەشێک لە ڕووداوەکانی سڵحی حودەی بیەمان پێشکەشکردن بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵلقەیشدا بەردەوام دەبین ئەوە بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕێگەکەی گۆڕی تا لەگەڵ سوپای قوڕیش ڕوبەڕوو نەبێتەوە گەیشتە شوێنێک کە پێی دەوترا سەنیە تولمەڕار پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی هەر کەسێک ئەم شەو بەو قەتپاڵەدا سەرکەوێت و بیبڕێت خودا لێی خۆش دەبێت یەکەمین کەسانێک کە بەوێدا سەرکەوتن ئەسب سوارەکانی هۆزی خەزرەج بوون خەڵکەکە کە فەرمودەکەیان بیست پەلیان دەکرد بۆ تێپەڕبوون پیایدا دوایین کەس کە تێپەڕی قوتادەی کوڕی نوعمان بوو کە کەوتو بۆ دوای خەڵکەکەوە پاشان کە خەڵکەکە تەواو بوون و هەموو تێپەڕین پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمووی هەمووتان خوددا لێتان خۆش بوو تەنها خاوەنی وشترە سوورەکە نەبێ دواتر ئەو کەسە هاتە لامان بینیمان دەشتەکیەکە هاتووە هاوار دەکات بۆ دۆزینەوەی شتێک کە لەیون بووە پێمان وت وەرە بۆ خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ با داوای لێ خۆشببوونت بۆ بکات ئەویش وتی واللهی ئەگەر بزر بۆکەم بدۆزمەوە چاکترە بەلامەوە لەوەی کە هاوڵەکەتان داوای لێ خۆشببوونم بۆ بکات دەفەرمێت سوپای مسلمانەکان ئەو ڕێگەیان گرتەبەر کاتێک ئەسب سوارەکانی قڕیش تەپ و تۆزی سوپای مسلمانەکانیان بینی و زانیان لە ڕێگەی سەرەکی بەرەو مەککە لایان داوە و نایەنەوە سەر ڕێگەی ئەوان، هەر بە گورجی گەڕانەوە و کەوتنە غارغارێن بۆ لای قوڕەیش بۆ ئەوەی ئاگەداریان بکەن. لەو لاشەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیش هەتا ناوچەی ثنیەتولمەڕار و لەوێدا ڕێگەی گرتەوە بەر. کە لەوێدا دەکەوتە خوارەوەی ئەوانەوە کاتێک لەوێ تێپەڕ بوون وشترەکەی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ غەزری و چۆکی دادا و نەڕۆیشت خەڵکەکە فەرمویان وشترەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێ چۆکی داداوە و ناڕوات واتە وشترەکە یەخ بووە و غەزریوە پسوە یەخی داداوە و غەزریوە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی قەسوا نەغەزریوە و چۆکی دانەداوە بۆ ئەوەی نەڕوات ئەوەش خۆ سروشتی ئەو نییە بەڵام هەمان بەند و باوی ڕووداوی فیل لە سەردەمی ئەبرەهەدا ئەوی بەند کردووە و لە ڕۆیشتنی خستووە بەرەو مەکە پاشان فەرمووی بەو زاتەی گیانی منی بەدەستە قڕیشیەکان داوای هەر جۆرە ڕێکەوتنێکم لێ بکەن کە حرام کراوەکانی خودای تێدا بەرز و پیرۆز ڕابگیرێت بە دڵنیاییەوە پەسەندی دەکەم و پێیانی دەدەم پاشان تێی خۆڕی وشترەکەی هەستایەوە و بە گورجی ڕۆیشت لە ڕێگەکەی ئەوان لایەندا و ڕۆیشتن هەتا لەو پەڕی حودەی بیە دابەزین کە 24 کیلۆمەتر دەکەوێتە خوارووی مەکەوە لەسەر ئاوێکی کەمی کۆبەوەی زستان کە زۆر کەم بوو زۆری پێنەچوو خەڵکەکە لەبەر شەکەت و ماندوو بوون و هێز لەبەر بڕان ئاوەکەیان هەموو هەڵێنجا پاشان سکاڵایان بردە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە دەست تینوێتی و بێ ئاوی جابر ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئێمە لە خزمەت پێغەمبەری خوادا لە حودەی بیە 1400 کەس بووین لەوێدا بیرێک هەبوو ئاومان لێ هەڵێنجا تا یەک دڵۆپی تیانەما اینجا ئەو باسەیان گەیان بە پێغەمبەری خوا ئەویش هات و لەسەر دۆخی بیرەکە دانیشت پاشان داوای قاپێکی پڕ لە ئاوی کرد و دەستنوێژی تیاگرت و ئاوی لە دەمی وەردا و نزای بەسەردا خوێند و دواتر ڕژاندیە ناویەوە. پاشان تیرێکی لە هەگبەی تیرەکانی دەرهێنا و فەرمانی پێکردن کە لە ناویدا دای بنێن. تیرەکەیدا بە یەکێک لە هاوەڵان کە دابەزێتە ناو بیرێک لە بیرەکان و لە ناویدا بیچەقێنێت. ئەوسا فەرمووی بۆ ماوەیەک وازی لێ بێنن. ئێمەش ماوەیەکی کەم دەستبەرداری بووین، ئەوە بوو ئاوەکە هەڵقوڵا و بیرەکەی پڕ کرد و لەسەری دەڕژا. پاشان بە ویستی خۆمان ئاومان لێ بەکار دەهێنا بۆ خۆمان و ئاژەڵەکانمان. ئاوەکە هەر زیادی ئەکرد، بە جۆرێ کە ئاویان بە لەپی دەستیان لێ دەخوارد و لەسەر ڕۆخی بیرەکە دانیشتبوون. بەردەوام بیرەکە ئاوی لێ هەڵدەقوڵا و دەڕۆیشت. ئاومان لێ دەخوارد لە هەموو ئەو ماوەیەی. کە لەوێدا ماینەوە. خوزاعە ناوبژیوانی نێوان مسلمانان و قوڕیش دەکات. بەو شێوەیە پێغمبەری خوادرودی خی لەسەر بێ لە حودەی بیەدا مایەوە و خۆی بە دوورگرت لە تێک ڕژان و بەگژێکدا چوون لەگەڵ قڕیش لەبەر ئەوەی پێغمبەر درودی خی لەسەر بێ بەبێ خوێن ڕشتن بۆ ئەوەی بۆ بانگەوازی ئیسلام سوودیان لێ ببینێ و پشتیوانی لێ بکەن چونکە ئەوان لە ڕەوانبێژترین خەڵکی بوون و زۆرترین شارەزایی و لێهاتوویی و تواناییان هەبوو. زۆر زیرەک بوون و پایە و مەنزڵیان زۆر بەرز بوو لە چاو خەڵکانی تری عەرەب. پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ باسی پلە و پایە و گەورەییان دەکات. ئوم هانی کچی ئەبوو تالیب ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرموویەتی، خوای گەورە پلە و پایی قوڕەیشی بە حەوت تایبەتمەندی دیاری کراو بەرز کردووەتەوە ڕێز و پایی پێداون بەوەی بۆ ماوەی دە ساڵ خۆیان پەرستووە کە هیچ کەس خودای نەپەرستووە تەنها قوڕیش نەبێت مەقامی بەرزکردنەوە بەوەی کە لە ساڵی فیلدا سەری خستون بەسەر لەشکری ئەبرەهەدا لە کاتێکدا مشریک بوون لەگەڵ خەلافەت و کلیلی دەرگای کەعبە و ئاودانی حاجیانی ماڵی خوا هەر بەوان سپێردراوە هەر لەبەر ئەم تایبەتمەندیانە پێغەمبەر درودی خوای لەسەر بێ نەرمی دەنوان بەرامبەریان و لێبوردە بوو لەگەڵیاندا دوای ئەوەی قڕیش بەوەیان زانی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دابەزیوەتە حودەیبیە هەموویان تێکڕا دەرچوون و سەربازگەیەکیان دروست کرد و لە ئامادە باشیدا بوون لە ناوچەی بەلدە یەکەمین کەسانێک کە هاتنە خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ لە دوای دابەزینی بەڕێزیان لە حودەی بیە شاندێکی نێرراو بوون لە هۆزی خوزاعە کە ئەمانە هاوپەیمان و دۆستی مسلمانەکان بوون لە مەیسەرەی کوڕی مەخرەمە و مەڕوانی کوڕی حەکەمەوە ڕزای خۆیان لێبێ دەفەرموون لە کاتێکدا ئەوان هەر لەو بارودۆخەدا بوون کاتێک بەدیلی کوڕی وەرقائی خوزاعی لەگەڵ چەند کەسێ لە هۆزی خوزاعە هاتنە خزمەت پێغەمبەری خوا درودی خۆی لەسەر بێ کە خوزاعە نهێنی پارێز و دۆستی پێغەمبەری خوابوون لە ناو خەڵکی توهامەدا وتی، کاتێک من هاتم بەرەی کەعبی کوڕی لوئەی و عامری کوڕی لوئەیم بینی، واتە هەموو بەرەکانی قوڕەیش، لەسەر ئاوەکانی حودەیبیە دابەزیون و لە ئامادەباشی جەنگدان. هەرچی هەرچی و پەرچیش هەیە لەگەڵیاندایە، دەیانەوێت شەڕت لەگەڵدا بکەن. بە هیچ جۆرێ نەهێڵن بچیتە کەعبەی پیرۆز و ڕێگریت لێ بکەن و جلوبەرگی پڵنگیان پۆشیوە. پەیمانیان بە خودا داوە کە بە هیچ جۆرێک و هەرگیز نەهێڵن بەناویاندا بڕۆیتە ناو کەعبەی ماڵی خواوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی ئێمە نەهاتوین بۆ جەنگ و کوشتارکردنی کەس بەڵکو هاتوین بۆ ئەنجامدانی عمرە قڕیش جەنگ و هەرا لە بنی هێناون دووچاری زەرەر و زیانی زۆری کردوون ئەگەر حەس بکەن وادەیەکیان بۆ دادەنێم کە تایدا گفتوگۆ بکەن باواز بهێنن لە نێوان من و سرجەم خێڵە عربەکانی تر تا من یەکلا دەبمەوە. ئەگەر ئەوان دەستیان لێوەشاندین و زاڵ بوون بەسەرماندا ئەوە ئاواتیان دێتە دی و ئەوانیش ئەوەیان دەوێت. و ئەگەر خودای گەورە دەستی داین و سەری خستین بەسەریاندا ئەو کات ئەوان سەرپشکن و بە ویستی خۆیانە وەک ئەو خەڵکە بێنە ناو ئیسلامەوە. گەر واش ناکەن ئەو کات ئەوان بە پشووی خۆیان دەتوانن بجەنگن لەگەڵمان و هێز و وزەیەکیان دەمێنێت. گەر ئەوان شەڕیان کرد و کۆڵیان نەدا و ڕەتیان کردەوە سوێند بەو زاتەی گیانی منی بەدەستە شەڕیان لەگەڵدا دەکەم لەسەر ئەم ئاینەی کە بۆم هاتووە هەتا خوددا سەری دەخات یاخود لە پێناویدا سەری خۆم دادەنێم بودەیلی کوڕی وەرقا وتی ئەم فەرمایشتەی بەڕێزت بە زووترین کات دەگەیەنم بە قوڕیش لە خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ڕۆیشت هەتا گەیشتە لای قوڕیش وتی من لە لای ئەو پیاوە هاتووم بۆ لاتان مەبەستی پێغمبەر بوو درودی خۆی لەسەر بێ گوێم لێگرتووە و چەند فەرمایی شتێکی فەرمووە ئەگەر حەز بکەن بۆتانی باز دەکەم دەمڕوت و نەفامەکانیان وتیان پێویستمان بە دەنگ و باس و قسەی ئەوان نییە بە هیچ شێوەیەک نامانەوێ دنیا دیدە و پیاومانخوڵەکانیان وتیان پێمان بڵێ ئەوەی کە گوێبیستی بووی بۆمان بگێڕەوە ئەویش وتی گوێم لێ بوو ئاوا و ئاوای دەفەرموو هەموو ئەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرموو بووی پێی ڕاگەیاندن پاشانوتی ئەی گرۆی قڕیش ئێوە پەلەپەل دەکەن و بێ پاسا و یەخەی محەممەد دەگرن بە دڵنیاییەوە محەممەد بۆ جەنگ و کوشتار نەهاتووە بەڵکو هاتووە زیارەت و سەردانی ئەو کەعبەیە بکات لە وەڵامدا قسەی ناڕێک و نەخوازراویان پێ وت، واتە بە جۆرێ وەڵامیان دایەوە کە پێی ناخۆش بوو، وتیان، ئەگەر تەنها بۆ ئەوەش هاتبێت و نەیەوێت شەڕیش بکات، وەڵڵاهی هەرگیز نابێ بە زۆرەملێ بچێتە ناو کەعبەوە. بە جۆرێ خێڵە عەرەبەکانی تر لەسەر ئەمە قسەمان پێ بڵێن و سەرکۆنەمان بکەن و بە لاوازی دەربکەوین. بەو شێوەیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو هەڵوێستە ڕامیارەی قۆستەوە و ناوبانگێکی بەرز و درەوشاوەی تۆمار کرد بۆ خۆی ڕێز و پایە پیرۆزەکانی پاراست و دەست پێشخەریەکی شایستەی کرد بۆ ئاشتی و نەمانی جەنگ و کوشتار لە نێوان قوڕیش و مسلمانەکاندا بارودۆخی مسلمانەکان هەستان بە بێزارکردن و وروژاندنی دۆخەکە لە مسلمانەکان لە ئەنجامدا چەندین کردەوەی سەربازی و هێرشی ڕاگەیاندن و شەڕە قسەیان دژ بە مسلمانەکان ئەنجامدا. لەو لاشەوە مسلمانەکان ڕۆژ لە دوای ڕۆژ لە حودەی بیەدا دەمانەوە لە پۆشاکی حرامدا. بێ ئەوەی سەریان بتاشن و نینۆکیان بکەن و دەست بۆ بۆنی خۆشببرن تا خۆیانی پێ بۆن خۆش بکەن و قژی سەریان ئاڵۆسکا بوو جەستە و لاشەیان چڵکن بوو هەندێکیان سەر و قژیان پڕ بوو لە ئەسپێ لە کەعبی کوڕی عەجرەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئێمە لە خزمەت پێغەمبەری خوادا بووین درودی خوای لەسەر بێ لە حودەی بیە و لە یحرامدا بووین مشتیکەکانیش گەمارۆیان دابووین منیش قژێکی زۆرم هەبوو کێچ و ئەسپی تیا بوو بەسەر دەم و چاومدا بەردەبوونەوە خوارێ پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ تەشریفی بەلامدا تێپەڕی و فەرمووی ڕشک و ئەسپەکانی سرد ئازارت دەدەن؟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 واتە لەو جێگەیەدا کە ڕێتان لێ گیراوە ئەو جێگەیە حرم بێت یان دەرەوەی حرم دەبێ ئێوەش هەر لەوێ قوربانیەکانتان سربڕن ئینجا هەر کەسێکتان نەخۆش و لەش بەبار بوو یان برین و ئازارێکی لەسەردا بوو، ناچار بوو سەری بتاشێ، دەبێ یەکێ لەم کەفارەت و بریتیانە بدات. ئەگەر کەسێ پێش ئەوەی قوربانیەکەی بگاتە جێی خۆی ویستی سەری بتاشێ، دەبێ سێ ڕۆژ بە ڕۆژوو بێت، وەیان سەدەقە و خێرێک بکات کە خۆراکی شەش هەژارە، وەیان مەڕێک، یان بزنێ بکاتە خێر هەر لەوێدا اینجا هەر کاتێ ترستان لە دژمن نەما ویان لە نەخۆشی ئاسوودە و دڵنیا بوونەوە ئەوجا هەر کەسێ لە سەرتاوە ئیحرامی بە ئەمرە بەست و ئەرکەکانی بەجێهێنا و پاشان ویستی بەهرە ببا لە عمرە و تەمەتوع بکە هەتا کاتی ئیحرام بە حەج بەستن اینجا ئیحرامی بە حەج بەستەوە چ حیوانێکی لەدەست دێ دەبێ بیکاتە قوربانی ئەوجا هەر کەسێ بۆی نەکرا و دەستی نەڕۆیشت دەبێ لە باتی ئەوە بەر لە ڕۆژی عەرەفە سێ ڕۆژان لە ڕۆژەکانی حەج بە ڕۆژوو بێت و حەوت ڕۆژیش هەر کە گەڕایەوە ماڵەوە بەمە دەبێتە دە ڕۆژی تەواو دەسا ئێوەش ئەمە پشتگوێ نەخەن ئەو تەمەتوع و ئیحرام بە عومرە بەسنە ئینجا بە حەج ئەو کەفارەتەش بۆ کەسێکە کە خۆی و ماڵ و مناڵی نیشتەجێی مەککە و مەسجید الحرام نەبن واتە خەڵکی دەرەوەی حەرەم بێت ئەوسا متعەی بۆ هەیە چونکە خەڵکانی مەککە زۆر بە ئاسانی حەج و عومرە دەکەن بۆیە ئەو ڕوخسەتەیان بۆ نییە هەر کاتێکیش بە بۆنەی نەخۆشیەوە گەمارۆ دران و نەیان توانی حەج یان عومرە تەواو بکەن هەمیسان بۆیان نییە قوربانی بکەن و لە ئیحرام بێنە دەرێ بەڵکو هەر دەبێ بە هەر جۆرێ بۆیان دەکرێ هەموو پایەکانی حەج و عەمرە تەواو بکەن پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی سەرت بتاشە پاشان مەڕێک سەر بڕە و بیکە بە قوربانی یاخود سێ ڕۆژ بە ڕۆژوو بە یا سێ هۆقە خورما ببەخشە بە شەش هەژار. مسوڵمانەکان باران باری بەسەریاندا لە کاتێکدا لە حودەیبیە بوون لە ئوسامەی کوڕی عمەری هوزەیلیەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئێمە لە خزمەت پێغەمبەری خوددادا بووین لە ساتەوەختی حودەیبیەدا بارانێک باری بەسەرماندا بنی نەعلەکانمان بە تەواوی تەڕ نەبوو بانگەوازکارێک لەلایەن پێغەمبەری خواوە درودی خوای لەسەر بێ بانگەوازی کرد هەر کەسێک لە کوێ کەلوپەلەکەی خستووە و لای داوە هەر لەوێ نوێژەکەی بکات لە بەرەبەیانی ئەو ڕۆژەدا، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ ئەو نیعمەتە دیار و بەرچاوانەی خستەوە بیر و هۆشی مسوڵمانەکان، لەو بارەیەوە زەیدی کوڕی خالیدی جەهمی ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، لەو ڕۆژەی حودەیبیەدا پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ پێش نوێژی بۆ کردین لە شوێنەواری دوای باران بارینی ئەو شەوە کاتێک لە نوێژەکە بووینەوە فەرمووی، دەتانەوێت ببیستن کە پەروەردگارتان چی فەرمووە لەبارەی بارانەکەی ئەم شەوەوە؟ فەرموویەتی، هەر ناز و نیعمەتێکم بە بەندەکانم بەخشیبێت، کۆمەڵێک بەرامبەری هەر ناسوپاسگوزار و سپڵە بوون. ئەوان کە سوپاس و ستایشیان کردم لەسەر ئەو ئاوەی بەهۆی بارانەوە دامباراندە سەریان و وتیان، بارانمان بۆ باری، بە بەزەیی و گەورەیی خودا و ڕزق و ڕۆزییەکە هەر لە خواوەیە. ئەوان باوەڕیان بە منە و نیعمەتەکانیان لەبەر چاوە و باوەڕیان بە ئەستێرەکانی گەردوون نییە لە دابارینی باراندا. بەڵام ئەوانەی کە دەڵێن بارانمان بۆ باری بەهۆی فڵانە ئەستێرەوە و یا بەهۆی فڵانە هۆکاری کەشناسی و فیسارە گۆڕانی گردردونەوە بە بێگەڕانەوە بۆ هێز و دەسەڵاتی خوددا ئەوە ئەو کەسانن باوەڕیان بە هەسارە و ئەستێرەکانە و سپڵە و ناسوپاس گوزارن بەرامبەر بە من لە سەرەتادا کە لە حودەی بیە دابەزین پێغمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمانی پێکردین کە لە شەودا ئاگر نەکەینەوە پاشان ڕێگەی پێداین لە ئەبو سەعیدی خدریەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت لە کاتێکدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە حودەی بیە بوو فەرمووی ئاگر مەکەنەوە لە شەودا بەڵام لە دوای ئەوە فەرمووی ئێستا ئاگر بکەنەوە و خواردن دروست بکەن بۆ خۆتان ئەوەش بزانن کە لە دوای ئێوە هیچ خەڵکانێک کردەوەکانیان ناگاتە مشت یاخود ڕبەیەکی ئێوە واتە هەرگیز پاداشتیان ناگاتە ئێوە لەگەڵ ئەوەشدا مسوڵمانان ڕۆژ لە دوای ڕۆژ خواردنیان لە کەمبوونەوەدا بوو، لەبەر گەرما و گەردەلوول و تەپوتۆزی بیاباندا بوون. لەگەڵ ترسی بەردەوامدا بە شەو و بە ڕۆژ دوژمنەکانیان ژمارەیان یەکجار زۆر بوو و لە وڵات و خاکی خۆیاندا بوون نزیک بە ماڵ و حاڵیان، بەڵام مسوڵمانان زیاد لە چوار سەد و شەست کیلۆمەتر دوور بوون لە خێزان و نیشتیمان و ماڵ و حاڵیان. ناردنی شاندێکی موسڵمانەکان بۆ لای قوڕەیش بەڵێ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وەک دەست پێشخەریەک بۆ دەرخستنی نیازپاکی خۆی هەستا بە ناردنی شاندێکی خۆی بۆ لای قوڕیشیەکان تا دڵنیایان بکاتەوە کە ئەو بۆ جەنگ نەهاتووە بەڵکو هاتووە بۆ زیارەت و عەمرە کردن و بە گەورە ڕاگرتنی پیرۆزییەکانی مەککە، لەو بارەیەوە مەیسەرەی کوڕی مەخرەمە و مەڕوانی کوڕی حەکەم ڕەزای خوایان لەسەر بێ دەفەرموون، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خیراشی کوڕی ئومەیەی خوزاعی نارد بۆ مەککە لەسەر پشتی وشترەکەی خۆی کە ناوی ثعلب بوو بۆ ئەوەی لە ڕیش سپی و پیاوماقوڵەکانیان بگەیەنێت کە مەبەست لە هاتنەکەی چییە؟ کاتێک چووە ناو شاری مەککەوە وشترەکەی پێغەمبەریان سەربڕی کە پێی هاتبوو ویستیان خۆیشی بکوژن ئەحابیشەکان نیان هێشت و ئازادیان کرد و ناردیانەوە ئەویش هاتەوە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دوای ئەو بانگی عمەری کرد بۆ ئەوەی بینێرێت بۆ مەکە و پەیامی ئەو بگەێنێت بە خانەدان و پیاماقوڵانی مەکە کە ئەو بۆچی هاتووە عمەر ڕزای خوای لەسەر بێ فەرمووی ئەی پێغەمبەری خوا من مەترسی ئەوەم هەیە لە قوڕەیش کە لەگەڵیان ڕێک نەکەوم و هیچ کەسی وا شک نابەم لە خزمەکانی خۆم لە بەنی عەدی کوڕی کەعب بمپارێزێت و بەرگریم لێ بکا لە ناویاندا. بە دڵنیاییەوە قوڕەیش باش دەزانن دوژمنایەتی و توندوتیژی و ڕقلێبوونەوەی من بەرامبەریان چۆنە، بەڵام من کەسێکی ترت پیشان دەدەم کە خزم و کەسی زۆرترە لە ناویاندا و بەرگری لێ دەکەن، ئەویش عوسمانی کوڕی عەففانە. ئینجا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بانگی عوسمانی کرد و ناردی بۆ لای ئەبوو سوفیان و پیاوماقوڵانی تری قوڕیش تا پێیان ڕابگەێنێت کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ جەنگی هیچ کەسێک نەهاتووە بەڵکو ئەو هاتووە بۆ زیارەت و سەردانی کابە و بەرزڕاگررتنی پیرۆزیەکانی ماڵی خوا وە پێی فەرموو پێیان ڕابگەیەنە ئێمە نەهاتووین بۆ شەڕ و کوشتاری هیچ کەسێک بەڵکو هاتووین بۆ عەمرەکردن و بانگێشتیان بکە بۆ ئیسلام وە فەرمانی پێکرد کە لە ناو مەککەدا پیاوژنی مسلمان هەن سەردانیان بکات و مژدەیان پێبدات بە فەتح و سەرکەوتنی خودا و پێیان ڕابگەیەنێت کە بەم نزیکانە خی گەورە ئاینی خۆی سەردەخات لە مەکەدا بە جۆرێک هیچ کەس باوەڕهێنانی خۆی ناشارێتەوە و داوای دامەزراوی و پشوو درێژیان لێ بکات تا خۆڕاگرتر بن عوسمان ڕزای خی لەسەر بێ ڕۆیشت لە ناوچەی بەلدەح بەلای قڕیشدا تێپەڕی قڕیشەکان وتیان بەرەو کوێ دەڕۆیت ئەویش فەرمووی پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ نردومی بۆ لای ئێوە کە بانگتان بکەم بۆ گەڕانەوە بۆ لای خوای خاوەن دەسەڵات و بۆ ئەوەی موسوڵمان بن وە پێشتان ڕابگەیەنم کە ئێمە نەهاتووین بۆ شەڕ و کوشتاری هیچ کەسێک بەڵکو هاتووین بۆ عەمرە کردن عوسمان ڕزای خوای لەسەر بێ هەروەک چۆن پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی پێکردبوو بانگی کردن ئەوانی شووتیان تێگەیشتین لە قسەکانت و لە ڕاز و نیازت بڕۆ ئەرکەکەت جێبەجێ بکە ئیبانی کوڕی سەعیدی کوڕی عاس بە دەمیەوە هات و لە بەری هەستا و زۆر خۆشحاڵ بوو. ئەسپەکەی بۆ زین کرد و عوسمانی سوار کرد لەگەڵ خۆی. لە پشتی خۆیەوە داینا هەتاکوو گەیشتنە مەککە. بە پێی نەریتی ئەو کاتەی خێڵایەتی، ئیبان بووە پەناگیر و عوسمانی پەنا دا. هەتاکوو پەیامەکەی پێغەمبەری خوا درودی خوای لە سەر بێ بگەیەنێت. عوسمان هەتاکوو گەیشتە لای ئەبوو سوفیان و سەرکردەکانی تری قوڕەیش، ئەوەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرموو بوو بە گوێی دادان و پێی وتن کاتێک لە پەیامەکەی پێغەمبەری خوابووەوە کە پیایدا نردبوو بۆیان مشتیکەکان پێیان وت ئەگەر حەز دەکەیت خۆت تەوافی کەعبە بکە و دروشمەکانت ئەنجام بدە ئەویش فەرمووی من بە تەنها تەواف ناکەم بەڵکو لە خزمەت پێغەمبەری خوادا و بە هاوڕێتی ئەو تەواف دەکەم عوسمان ڕەزای خوای لەسەر بێ ڕۆیشت بۆ پەیوەندی کردن بە ژن و پیاوە مسلمانە چەوساوەکانی ناو شاری مەککە بۆ ئەوەی بەسەریان بکاتەوە و لە نزیکەوە بیان دوێنێت و پێیان بڵێت پێغمبەری خوا مژدەی فەتح و ڕزگاریتان پێدا بەم نزیکانە ئەوانیش لە خۆشحاڵیان بەو مزگێنیە فرمێسک لە چاوەکانیان دەهاتە خوارەوە پاشان بە عوسمانیان فەرموو سڵاوی ئێمەش بە خزمت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بگەیەنە و پێی بڵێ ئەوەی کە بە ناوچەی حودەی بیەی گەیاند و دای بەزاند دەتوانێت کە بە شاری مەکەشی بگەیەنێت لەولاشەوە مسلمانەکان لە حودەی بیە بوون بەر لە گەڕانەوەی عوسمان فەرمویان عوسمان خۆی لە ناوماندا دەرباز کرد و گەیشتە کەعبە و تەوافی خۆی کرد پێغەمبەری خوا پێی فەرمونون من وای بۆ دەچم ئەو تەواف ناکات لە کاتێکدا ئێمە گەمارۆ دراوین. فەرموویان چ شتێک لەو ڕێگری دەکات ئەی پێغەمبەری خوا؟ لە کاتێکدا ئەو دەرفەتی بۆ ڕەخساوە. فەرمووی، ئەوە گومانی باشی منە بەو کە تەوافی کەعبە ناکات مەگەر لەگەڵ ئێمەدا نەبێت. لەو ماوەیەدا هەندێک لە کۆیلەکان قورەیشیان جێهێشت و هاتنە ناو مسوڵمانەکان وەک پەناهەندە. لە عەلییەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، هەندێک لە کۆیلەکان مەکەیان جێهێشت و هاتنە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ساتەوەختی حودەیبیەدا بەر لە بەستنی پەیمانەکە خاوەنەکانیان نامەیان نووسی بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتیان ئەی محەممەد واللهی ئەوانە نەهاتوون بۆ خزمەت بەڕێزت لەبەر حەز و خۆشەویستیان بۆ ئاینەکەت بەڵکو ڕایان کردووە بۆ ئەوەی ئازاد بکرێن و ڕزگاریان بێت لە دەست خاوەنەکانیان خەڵکانێک وتیان ڕاست دەکەن ئەی پێغەمبەری خوا بیان نێرەوە بۆ لایان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێت توو ڕەبوو واتە لەوانەی کە هاتبوون بۆ ئەوەی بیان بەنەوە و فەرمووی ئەی گرۆی قوڕیش وا دەبینم کە ئێوە واز ناهێن و دەسەڵ ناگرن لەم کارە هەتا خوای گەورە کەسێکتان دەنێرێتە سەر لە گەردنتان دەدات لەسەر ئەو کارەتان پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕازی نەبوو کە بیانداتەوە و فەرمووی، ئەوانە ئازادکراوەکانی خودان. ئەڵقەی شەست. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. ئەڵقەی شەست و یەک. بەیعەتی ڕیضوان. بەڕێزان، لە درێژەی گێڕانەوەی ڕووداوەکانی سوڵحی حودەیبیەی بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵقەیەدا لە بەیعەتی ڕیزوانەوە دەست پێ دەکەینەوە سەلەمەی کوڕی ئەکوع ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت دواتر مشریکەکان نوێنەریان نرد بۆ لامان بۆ دانوستان و ڕێکەوتن هەتاکو یەکترمان بەسەر دەکردەوە و دەڕۆیشتین بۆ لای یەکتر و تێکەڵاوی یەکتر دەبووین عروەی کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک بارودۆخەکە هێور بووەوە هەندێکمان نەرمیمان نوان بەرامبەر بە یەکتری لە کاتێکدا هێشتا بارودۆخەکە سەقامگیر نەبوو و داخوازیان نەهات بۆ دی لە سڵح و ئاشتەوایی و ملدان و دەستبەرداری شەڕ و کوشتار بوون و هەردوولا لە یەکتر دڵنیا بوون سەردانی یەکتریان دەکرد بە جۆرێک دۆخەکە هەر بەو شێوەیە بوو، مسوڵمانەکان دەچوونە ناو موشریکەکانەوە و دەهاتن و دەچوون لە یەکتر نەدەترسان. هەموویان لە چاوەڕوانی ئاشتەوایی و دانوستان بوون. ئەوە بوو کەسێ لە ناو یەکێ لەو دوو لایەنە بە تیر یەکێکی تری پێکا لە لایەکی تر. بەمەش وردە شەڕ دروست بوو. هەر دوو لا کەوتنە تیرباران و بەردباران کردنی یەکتری و کەوتنە هاواری شەڕ. هەر یەکە لەو دوو لایەنە کەوتنە بە بارمتە گرتنی ئەو کەسانەی کە چووبوونە ناویان. ئێرە جێ ناهێڵین هەتا بەرەنگاری قوڕیش نەبینەوە واتە تۆڵەیان لێ دەسەنینەوە دواتر پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خەڵکەکەی بان کرد بۆ بەیعەت پێدان ئەوە بوو بەیعەتی ڕیزوانیاندا بە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ژێر درەختەکەدا لە گێڕانەوەیەکی مرسەلی زعیفدا لە عوروەوە هاتووە دەفەرمێت لە کاتێکدا ئێمە لە ناو خۆماندا قسەمان دەکرد لەبارەی ڕووداوەکەوە بانگەواز کارێک لەلایەن پێغەمبەرۆ درودی خوای لەسەر بێ بانگی کرد ئەی خەڵکی نە بەیعەددان بەیعەددان وەرن بۆ بەیعەد بەستن ئەوە جبری لە هاتۆتە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و فەرمانی پێکردووە بە بەیعەددان هەستن و بڕۆن بە ناوی خودداوە بەیعەت بدەن بە پێغەمبەر مسلمانەکان بە جارێک وروژان و بە گورجی چوونە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەویش لە ژێر درەختەکەدا بوو لەو کاتەدا خەڵکەکەش بڵاوەیان لێ کردبوو لە ژێر سێبەری درەختەکاندا دەحەوانەوە یەکەمین کەس کە بەیعەتی بە پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ سینانی کوڕی ئەبوو سینانی ئەسەدی بوو شعبی ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت لەو ساتەدا کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خەڵکەکەی بانکێشت کرد بۆ بەیعەتدان یەکەمین کەسێک کە گەیشتە خزمەتی سینانی کوڕی ئەبوو سینانی ئەسەدی بوو فەرمووی ئەی پێغەمبەری خوا دەستت بێنە با بەیعەتت بدەمێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لەسەر چی بەیعەتم پێدەدەی لە وەڵامدا فەرمووی لەسەر ئەوەی لە دڵ و دەروونتدایە فەرمووی چی لە دڵ و دەروونمدایە ئەویش فەرمووی یان فەتح و سەرکەوتن یان شەهید بوون فەرمووی بەڵێ بەیعەتی پێدا ئینجا خەڵکەکە کەوتنە بەیعەتدان و دەیان فەرموو لەسەر بەیعەتەکەی سینانی کوڕی ئەبوو سینان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ژێر درەختەکەدا وەستا بوو هاوڵە بەڕێزەکانیش دەهات نە خزمەتی و بەیعەتیان پێدا معقلی کوڕی یەسار ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت بەیعەتمان بە پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ لە ڕۆژی حودەی بیەدا لە ژێر درەختەکەدا منیش لق و پۆپی درەختەکەم بەرز کردەوە بۆ ئەوەی بەر ڕووی پیرۆزی پێغەمبەر درودی خوای لەسەر بێ نەکەوێت سەلەمەی کوڕی ئەکوع ڕزای خوای لەسەر بێ سێ جار بەیعەتی دا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە سەرەتای خەڵکەکەدا و لە ناوەڕاستدا و لە کۆتاییشدا خۆی بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت دوای ئەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بانگی کردین بۆ بەیعەتدان لە ژێر درەختەکەدا لە سەرەتای خەڵکەکەدا بەیعەتم پێدا پاشان خۆم خستە لایەکەوە ئەوە بوو یەک یەک خەڵک بەیعەتیان دەدا، هەتاکوو کەوتمە ناوڕاستی خەڵکەکە و فەرمووی، بەیعەتم پێ بدە سەلەمە! دەفەرموێت، وتم بەیعەتم پێ دای ئەی پێغەمبەری خوا لە سەرەتای خەڵکەکەوە؟ فەرمووی جارێکی تریش وەرە پێش و بەیعەت بدە. منیش نزیک بوومەوە لە خزمەتی و بەیعەتم پێ دایەوە. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ منی بینی هیچم پێ نەبوو، واتە بێ چەک بووم. دەفەرموێت، قەڵغانێکی دامێ لە پێستا، ئینجا بەیعەتم پێدا. هەتاکوو کەوتمە کۆتایی خەڵکەکەوە. فەرمووی، سەلەمە، ئەوە بەیعەتم پێ نادەیت؟ وتم، بەیعەتم پێدای ئەی پێغەمبەری خوا دوو جار، لە سەرەتا و ناوەڕاستی خەڵکەکەشەوە. فەرمووی، ئەم جارەش. دەفەرموێت، بۆ جاری سێهەم بەیعەتم پێدایەوە. ئینجا فەرمووی پێم، سەلەمە، کوا قەڵغانە لە پێست دروست کراوەکەی کە پێم بەخشی؟ منیش وتم ئەی پێغەمبەری خوا عامری مامم پێگەیشت و ئەو بێ چەک بوو منیش دامە ئەو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێکەنی و فەرمووی تۆ وەک ئەو کەسەی کە یەکەم جار دەڵێت ئەی خودایە خۆشەویستێکم پێ ببەخشە کە خۆشەویستتر بێت بەلامەوە لە خۆم ئینجا وتم ئەی پێغەمبەری خوا چەکەکەی خۆتم پێ ببەخشە حەزی پێ دەکەم ئەویش فەرمووی کوا چەکەکەی خۆت وتم دامە عامیری مامم ئینجا کەوانەکەی خۆی و قەڵغانێک و سێ تیری لە هەگبەی تیرەکانی دامێ. عومەر ڕەزای خوای لەسەر بێ بینی کە خەڵکەکە چواردەوری پێغەمبەریان تەنیوە، زانی بووی کە ئەوە بەیعەت دانە، ئەویش بە گورجی هاتە خزمەتی و بەیعەتی پێدا. لەو بارەیەوە ئیبن عومەر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، عومەر فەرمووی ئەی عەبدوڵڵا، سەیرکە ئەوە خەڵکی چیانە چواردەوری پێغەمبەریان تەنیوە؟ ڕۆیشتم، واتە ئیبن عومەر، بینیم بەیعەت دەدەن، منیش بەیعەتم دا. پاشان گەڕامەوە خزمەت عومەری باوکم، ئینجا ئەویش ڕۆیشت و بەیعەتی دا. لە گێڕانەوەیەکی تردا هەر لە ئیبن عومەرەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، عومەر لە ڕۆژی حودەیبیەدا عەبدوڵڵای نارد بۆ ئەوەی ئەسپەکەی بۆ بێنێتەوە کە لای پیاوێکی ئەنساری بوو بۆ ئەوەی جیهادی لەسەر بکات. ئەویش پێغەمبەری خوای بینی بەیعەت وەردەگرێت لە ژێر درەختەکەدا عمر بەمەی نەزانی بوو عبدوڵای کوڕی عمر ڕزای خوای لەسەر بێ بەیعەتی پێدا و پاشان ڕۆیشت ئەسپەکەی هێنا بۆ خزمەت عمری باوکی عمر خۆی ساز و ئامادە کرد بۆ جیهادکردن عبدوڵا پێی ڕاگەیاند کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بەیعەت وەردەگرێت لە ژێر درەختەکەدا عمریش ڕزای خوای لەسەر بێ بەپەلە دەرچوو عبدوڵاش لە خزمەتیا بوو هەتاکو گەیشتنە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و بەیعەتی پێدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە جیاتی عوسمان بەیعەتی بەست لەو کاتەدا کە لای قڕیشەکان دەست بەسەر بوو ئەوەش لە چەندین گێڕانەوەدا هاتووە لەوانەش یەکەم لە ئیبن عمەرەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت بەیعەتی ڕزوان لە کاتێکدا بوو عوسمان ڕۆیشت بوو بۆ مەکە لە دوای ئەوە بەیعەتەکە بەسرا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە دەستی ڕاستی ئاماژەی کرد و فەرمووی، ئەوە دەستی عوسمانە، ئینجا خستیە سەر دەستەکەی تری و فەرمووی، ئەوەش بۆ عوسمان. دوو، هەر لە ئیبن عومەرەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ دەستی خۆی خستە سەر دەستەکەی تری و فەرمووی، ئەوەش لە جیاتی عوسمان. سێ، لە ئەنەسەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئەی خودایە! عوسمان ڕۆیشتوە بۆ جێبەجێکردنی کاری تۆو پێغەمبەرەکەت دەستی خۆی خستە سەر دەستەکەی تری دەستی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ عوسمان باشتر بوو لە دەستی هاوەڵان کە بۆ خۆیان دەستیان خستە ناو دەستی چوار لە سعیدی کوڕی مسەیەبەوە ئەویش لە عوسمانەوە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ منی نارد بۆ لای کەسانێ لە موشریکەکان کاتێک دەست بەسەر کرام و نەگەڕامەوە دەستی ڕاستی خست بۆ سەر دەستی چەپی و فەرموو بووی ئەوەش دەستی عوسمانی کوڕی عفانە دەستی چەپی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ باشترە و چاکترە لە دەستی ڕاستی خۆم بەڵێ بەڕێزان هیچ کەسێک لەو بەیعەتە دوا نەکەوت تەنها پیاوێک نەبێت لە دووڕوەکان کە ناوی جەددی کوڕی قەیسی ئەنساری بوو لە جابیرەوە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت لەو کاتەدا کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بانگی خەڵکەکەی کرد بۆ بەیعەتدان پیاوێکمان بینی لە خۆمان پێی دەوترا جەدی کوڕی قەیس خۆی لە ژێرسکی وشترەکەی دەشاردەوە لە گێڕانەوەیەکی تردا واللهی ئێستا لەبەر چاومە دەڵێی ئێستایە کە خۆی نووساندبوو بە بن باڵی وشترەکەیەوە و خۆی دەشاردەوە و خۆی پەنادەدا پێی بۆ ئەوەی لەبەر چاوی خەڵکی بزر ببێت ئەو بەیعەتە لەسەر ئەوە بوو کە پشت هەڵنەکەن و ڕانەکەن لە کاتی ڕووبەڕووبوونەوەدا و کۆمەڵێکیش بەیعەتیان پێدا لەسەر مردن و خۆڕاگرتن و دامەزراوی هەتا مردن جابیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەیعەتماندا بە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ لەسەر ئەوەی کە ڕانەکەین و پشت هەڵنەکەین لە کاتی ڕووبەڕووبوونەوەدا لە سەلەمەی کوڕی ئەکوعاوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بەیعەتم بە پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ لە ژێر درەختەکەدا لەسەر مردن ئیبن عمر ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بەیعەتی لێوەردەگرتن لەسەر دامەزراوی و خۆڕاگری ئەوەی ئەم فەرمودانە دەخوازن و ڕوونی دەکەنەوە ئەوەیە کە ئەو بەیعەتە لەسەر کۆڵ نەدان و پش هەڵنەکردن بوو لە مەدانی شەڕ و ئارامگرتن هەتا سەرکەوتن یاخود شەهید بوون. ئەوەش واتای بەیعەتە لەسەر مردن بەشداربووانی ئەو بەیعەتە لە باشترینی مسلمانان و خەڵکی سەرزەوی بوون بەگشتی جابر ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ڕۆژی حودەیبیەدا فەرمووی ئێوە باشترین خەڵکی سەر ئەم زەمینەن بە دڵنیاییەوە خدا لە هەمویان ڕازی بوو هەروەکو لە قورآانی پیرۆزدا ئاماژەی پێدەکات و دەفەرمێت أعوذ بالله من الشيطان الرجيم کاتێک قوڕەیشەکان بە تەواوی دڵنیا بوون لە سەرگەرمی و جۆش و خرۆشی مسوڵمانەکان و ئامادەباشیان بۆ ڕووبەڕووبوونەوە بە بێ دوودڵی و بەیعەتدانیان بە پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ لەسەر پشت هەڵنەکردن لە شەڕدا هەتا مردن لێرەدا قوڕەیش ناچار بوون بە ڕێکەوتن و هەستان بە ناردنی چەندین شاند بۆ لای مسوڵمانەکان. هەروەک عروە ڕەزای خوای لەسەر بێ بۆمان باس دەکات و دەفەرمێت مسلمانەکان جۆشیان سەند و بە لێبڕانەوە چوونە خزمەتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ژێر درەختەکەدا بەیعەتیان پێدا کە هەرگیز پش هەڵ نەکەن لە کاتی ڕوبەڕوبوونەوەدا بەم ڕووداوەش خی گەورە ترسی خستە دڵیانەوە واتە دڵی قوڕەیشیەکان هەرچی بە بارمتە گرتبوویان و دەست بەسەریان کردبوو لە مسلمانەکان ناردیانەوە و داوا و پێشنیازی دانوستان و ئاشتەواییان کرد بەو جۆرە هەردوولا ئەو بارمتانەی کە لە لای خۆیان دەست بەسەریان کردبوون یاخود بەندکرا و گیراو بوون گێڕایەنەوە بۆ یەکتر کە لە ناویاندا عوسمانی کوڕی عفان ڕزای خوای لەسەر بێ هەبوو عروە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، کاتێک عوسمان گەڕایەوە ناو مسوڵمانەکان پێیان فەرموو، ئاسوودە بوویت لە تەوافی کەعبەدا ئەی باوکی عەبدوڵڵا؟ عوسمان فەرمووی، بەڕاستی گومانێکی خراپتان پێ بردووم، سوێند بەوەی کە گیانی منی بەدەستە، ئەگەر من ماوەی یەک ساڵ لە مەککەدا نیشتەجێ بوومایە و پێغەمبەری خوداش دروودی خوای لەسەر بێ لە حودەیبیە بوایە، هەرگیز تەوافم نەدەکرد هەتاکوو لە خزمەتی پێغەمبەری خوادا تەوافم دەکرد. ئەوان ڕێگەیان پێدام کە تەوافی کەعبە بکەم بەڵام من ڕازی نەبووم بەو کارە ئینجا مسلمانەکان فەرمویان پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ ئاگادارترە بەوەی لای خوددایە و گومانیشی لە ئێمە چاکتر و باشترە لە دوای ئەوەی قڕێش دەستی کرد بە نردنی شاندەکانی لێرەدا ڕاو بۆچوونی جیاواز هەیە لەسەر پێشخستن و دواکەوتنی هەندێک لەو شاندانە لە هەندێک لە گێڕانەوەکاندا. بەڵام لە دوای وردبوونەوە و لێکۆڵینەوە و بەدواگەڕان و ڕێکخستنی ڕووداوەکان، هەموویان بە گوێرەی گشت گێڕانەوەکان بۆمان ڕوون بۆوە کە یەکەمین شاند کە هاتووە حەلیز بووە، پاش ئەو عوروەی کوڕی مەسعودی ثەقەفی بووە، ئینجا موکەریزی کوڕی حەفسی عامری و دواتریشیان سوهەیلی کوڕی عەمر کە بە دانوستان و ئاشتەوایی بڕاندیەوە و کۆتایی پێهێنا لەگەڵ پێغەمبەری خوادا، درودی خوای لەسەر بێ. لە مەیسەرەی کوڕی مەخرەمە و مەڕوانی کوڕی حەکەمەوە ڕەزای خوایان لەسەر بێ دەفەرموون، قوڕەیش حولەیسی کوڕی عەلقەمەی کینانیان وەک شاندی یەکەم ناردە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە ئەو لەو ڕۆژگارەدا سەرۆکی ئەحابیشەکان بوو یەکێ بوو لە بەنی حارسی کوڕی کینانە کاتێ بە دیار کەوت لە پێغەمبەری خوا و چاوی پێکەوت فەرمووی ئەوە فڵانە کەسە ئەو لە خێڵێکە پەرستش ئەنجام دەدەن و وشتری قوربانیان بەلاوە پیرۆز و گەورەیە وشترەکان بەرنەبەر دەمی با چاوی پێیان بکەوێت کاتێک وشترەکانی بینی پڕاوپڕی دۆڵەکە بوون و نیشانی قوربانیان پێوە بوو بەهۆی درێژی مانەوەیان و نەبردنیان بۆ شوێنی دیاریکراوی قوربانی تووکیان پێوە نەما بوو خەڵکەکەش بەدەم وتنی لە بیک اللهم و مەلە بیک پێشوازیان لێکرد کاتێک ئەمانەی بە چاوی خۆی بینی وتی سبحان الله ناگونجێت ئەمانە ڕێگەیان پێ ندرێ بچنە کەعبەوە و بەربەستیان لە ڕێدا بنرێ یەکسەر گەڕایەوە بۆ لای قوڕیش بەبێ ئەوەی چاوی بکەوێت بە پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ لەبەر ڕێز و پایی ئەوەی بەرچاوی کەوتبوو پێی وتن ئەی گرۆهی قوڕیش ئەوەی من بینیم ڕەوانییە کە ڕێگەیان پێ ندرێت بێنە بیتەوە وشتری قوربانی ئامادەکراو لەبەر گیر خواردنیان لەو ناوە تووکیان پێوە نەماوە من وشتری قەڵەوی نیشانەداری قوربانیم چاوپێکەوت، بە چ بیر و بۆچوونێک ڕێگە لەمانە دەگرن بێنە ناو کەعبەوە؟ ئەوانیش وتیان، دانیشە، تۆ دەشتەکی، لە هیچ شتێ نازانی. حەلیس ترساندنی لە ئاکامی ئەو کارەیان و بە توندی ئاگاداری کردنەوە. ئەوانیش قسەی ناشرین و ناڕێکیان پێ وت. وتیان، تۆ کابرایەکی دەشتەکی گەمژەی، سەرمان لە تۆ نەسوڕماوە، سەرمان لە خۆمان سوڕماوە کە تۆمان ناردووە بە شاندی خۆمان، دانیشە. حەلیس تووڕە بوو وتی، ئەی گرۆی قوڕەیش، وەڵڵاهی ئێمە لەسەر ئەوە پەیمانمان بە ئێوە نەداوە و ڕێک نەکەوتووین، ئایا ڕێگری لە کەسانێک دەکەن کە بێنە سەردانی کەعبە کە بە گەورە و پیرۆزی دەزانن؟ سوێند بەوەی گیانی حەلیسی بەدەستە یا ئەوەتە ڕێگە دەدەن بۆ محەمەد بۆ ئەوەی کە بۆی هاتووە تا جێبەجێی بکا یا ئەوەتا ئەحابیشتان هەموو لێ کۆ دەکەمەوە و بە لێدانێکی دەست و برد هەڵدەکوتمە سەرتان. پێیان وت، لەسەر خۆ بە، حەلیس. دەستمان لێ مەکەوە. لێمان گەڕێ هەتاکو خۆمان چارەی دەردی خۆمان دەکەین لەو دەستکەوتانەی کە خۆمان پێی ڕازین و پێمان باشە. دوای ئەوە عروەی کوڕی مەسعودی ثەقەفیان ناردە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی، ئەی گرۆهی قوڕەیش! وای بۆ دەچم کاتێک من دەنێرن بۆ لای محمد دواتر ئەوەی پێتان دەگەیەنم لە هاتنەوەم بۆ لاتان قسەی ناڕێک و توند و تیژی بێ واتە هەروەک لەوە پێش لەگەڵ حەلیزدا کردتان. ئەی خزم و کەسەکانم ئایا ئێوە وەکو باوک نین بۆ من؟ وتیان بەڵێ وایە. وتی منیش کوڕی خۆتان نیم؟ لەبەر ئەوەی دایکی قوڕەیشی بوو لە بەرەی عەبدولشەمسی کوڕی عەبدولمەناف بوو وتیان بەڵێ ڕاست دەکەیت وتی ئایا ئێوە هیچ تۆمەتێکتان لەسەر من هەیە وتیان نەخێر وتی هەرکە بیستم دووچاری کارە ساتێک بوون بەهۆی شەڕتان لەگەڵ نارەکانتان ئەوە بوو هەرچی لە هۆزەکەم گۆڕایاڵی دەکردم کۆم کردەوە بۆ پشتیوانیتان پاشان خۆشم بوومە ناو بژیوانتان ئێوە باش دەزانن کە من یاخی بووم لە خەڵکی عکاز و ڕووبەڕوویان بوومەوە کاتێ کەوتنە دوژمنایەتیم نزیک بوو زاڵ بن بەسرمدا من هاتم بۆلاتان بە ماڵ و منداڵ و ئەوانەی گوێ لە مستی من بوون وتیان ڕاست دەکەیت تۆ لای ئێمە سەرکۆنە ناکرێت و تۆمەتبار نیت وتی ئەوەی بودەیل بۆی هێناون و بۆی پێشنیاز کردوون ئێوە پێی ڕازی بن و دڵنیابن ئەو پیاوە پێشنیار و نەخشەیەکی ڕۆشنی خستۆتە بەردەستان واتە ئەو نەخشە و پێشنیارەی کە بودەیلی کوڕی وەرقاء خوزاعی لە پێغەمبەری خواوە دروودی خوای لەسەر بێ هێنابووی بۆیان پێی ڕازی بن و واز لە من بێنن با نەچم بۆ لای وتیان نا بڕۆ تۆ بچۆ بۆ لای محەممەد بەڵێن بێت دواجار هیچ گلەی و گازەندەمان نابێت بەرامبەرت عروە مەککەی جێهێشت و چووە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە نزیک پێغەمبەر دانیشت پاشان کەوتە قسەکردن و وتی ئەی محەممەد ئەوە چییە کۆمەڵە خەڵکێکی هەرچی و پەرچی و ناکەس بەچەت هێناوەتە سەر خزم و کەس و هۆزەکەت دەتەوێت بن بڕیان بکەیت و بەوان لە ناویان ببەی وریابە ئەوە قوڕیشە بە هەرچی گەورە و بچووک و ژن و منداڵیانەوە هەیە هەموویان بۆت هاتوونەتە دەرێ و جل و بەرگی پڵنگیان پۆشیوە پەیمانیان داوە بە خودا هەرگیز بە زۆرە ملێ ڕێگەت پێ نەدەن بچیتە ناو مەکەوە پێغەمبەری خودداش درودی خی لەسەر بێ چ فرمایشتێکی بە بودەیلی کوڕی وەرقا فەرموو بوو بە ئەویشی ڕاگەیاند لە گێڕانەوەیەکی تردا پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ بەویشی وت ئێمە نەهاتوین بۆ شەڕ و کوشتار بەڵام ئێمە دەمانەوێت ئەمرەکەمان بەجێ بگەێنین و قوربانیەکانمان سەر بڕین با ئەوەت پێ بڵێم کە چوویەوە لای خزم و کەسەکانت ئەوان تاکەی ماڵیان لەسەر پشتی ئەسپوشتر بێ وەک کۆچوباری کۆچەریەکان جەنگ و هەرا دووچاری ترس و دڵە ڕاوکەی کردوون و هیچ خێر و بێری تێدا نییە بۆیان لە کاتێکدا شەڕ و کوشتار لە بنی هێناون اینجا هەتاکو بە تەواوی نەی بڕاندونەتەوە با لە پەیوەندی نێوان من و خەڵکەکە بگەڕێن و خۆم یەکلایی بکەمەوە واللهی من شەڕ دەکەم لەسەر ئەو پەیامە خوایە لەگەڵ تێک ڕای ئەو خەڵکە بەبێ جیاوازی ڕەگەز و ڕنگ و زمان هەتاکو خوددا سرم دەخات یان لەو پێناوەدا سەری خۆم دادەنێم ئەگەر خەڵکی توانیان لە ناومان بەرن ئەوا ئاواتیان هاتۆتە دی و ئەوانیش ئەوەیان دەوێت و ئەگەر خوش سەری خستم بە سەریاندا ئەوە ئەوان سەرپشکن یا خۆیان بۆ شەڕ و کوشتار ئامادەکەن یاخود بەویستی خۆیان بسنە پەیمانانی هەر کەسێکەوە بەروەی کوڕی مەسعود لەو کاتەداوتی ئایا کەسێک بەر لە تۆ لە ناو عرب ویستوێتی بنەچە و خزم و کەسی خۆی لە بن بێنێ؟ بەڕاستی ئەوە کارێکی نەشیاو و نەگونجاوە واللهی من وا دەبینم ئەو خەڵکە هەرچی و پەرچی و دەمڕوتە لە دەموچاویاندا ئەوە دەخوێنمەوە کە سبەی هەر شتێ ڕووبدات ئەوان ڕادەکەن و پشتت بەردەدەن لەو کاتەدا ئەبوو بەکری سەدیق ڕزای خی لەسەر بێ کە لە پشت پێغەمبەری خواوە درودی خی لەسەر بێ دانیشت بوو فەرمووی ئەی دەستت بەلاقی تەیلات ئێمە ڕادەکەین و پێغەمبەر درودی خوای لەسەر بێ جێ دەهێڵین و پشتی تێدەکەین ئێمە دووچاری شکستی دەکەین و بەدەست دژمنیەوەی دەدەین عروەوتی ئەوە کێە ئەی محەممەد فەرمووی ئەبوو بەکری کوڕی ئەبوو قوحافەیە وتی واللهی لەبەر ئەوە نەبواە کە چاکەت بەسەرمەوەیە هێشتا قەرەبووم نەکردوێتەوە بۆت ئەو جاوەڵامم دەدایتەوە بەڵام با ئەوە لە بری ئەوە بێت دیارە عوروە هەستابوو بە لە ئەستۆ گرتنی خوێنی کوژراوێکی خزمی ئەبوبەکر یارمەتی و هاوکاری باشی کردبوو بۆ ئاشتەواییەکە عوروە پێغەمبەری خودای دەدوان هەر کاتێ قسەیەکی دەکرد دەستی دەبر بۆ ڕیشی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوەش نەریتێکی باوی ناو خێڵە عەرەبەکان بوو لە کاتی گفتوگۆدا بە تایبەتی لە کاتی ڕازیکردنی بەرامبەر و نەرمینواندن بە مەبەستی لێک نزیک بوونەوە لەو کاتەشدا موغیرەی کوڕی شوعبە وەک پاسەوان بە دیار سەری پێغەمبەرەوە وەستابوو درودی خوای لەسەر بێ خۆی دەمامک دابوو بە خودەی ئاسنین و شمشێرەکەشی بەدەستەوە بوو هەر کاتێک عروە دەیویست دەستی ببات بۆ ڕیشی پیرۆزی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە دەستکی شمشێرەکەی دەیکێشا بە دەستیدا و دەیفەرموو دەستت بکێشەوە لە ڕیشی پێغەمبەر بەر لەوەی نەگەڕێتەوە بۆ لات. لە گێڕانەوەیەکی تردا، دڵنیابە یا ئەوەیە دەستت دەکێشیتەوە یا دەستت ناگەڕێتەوە بۆ لات. عوروە سەری بەرز کردەوە وتی، ئەی بێ بەڵابی، چەند توندوتیژ و زبری! پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ بزەیەکی کرد، عوروە پێی وت، ئەوە کێیە محەممەد؟ ئەویش فەرمووی، مەبەستی عوروە لەو قسەیە ئەوە بوو کە موغیرەی کوڕی شوعبە ڕەزای خوای لەسەر بێ بەر لە موسوڵمان بوونی سیانزە کەسی لە بەنی مالیکی هۆزی سەقیف کوشتبوو ئەمەش ئاشوبی بەرپا کردبوو هەردوو بەرە بابی هۆزی سەقیفی کرد بە گژ یەکدا بەنی مالیکی خێڵی کوژراوەکان و ئەحلاف خێڵی موغیرە عوروە خوێنی هەر سیانزە کوژراوەکەی خستە ئەستۆی خۆی و خوێنەکەی پێدان بەمەش کێشەکەی چارەسەر کرد و ئاشتەوایی خستەوە نێوانیان حافزی ئیبن حەجەری عەسقەلانی ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت پوختەی ڕووداوەکەی مغیرە بەم شێوەیە بوو مغیرە لەگەڵ کۆمەڵێک بۆ گەشت دەرچوون بە مەبەستی سەردانیکردنی مقەوقیسی میسر ئەویش میوانداریەکی باشی کردن و ڕێزێکی شایستەی لێگرتن و بەخششێکی باشی وەک دیاری پێدان ئەوانیش بەشی مغیرەیان کەمدانا و پشتگوێیان خست ئەویش ئەمەی لە دڵی خۆی گرت و لێیان بە ڕقدا چوو کە لە ڕێگەدا گەڕانەوە ئارەقیان خواردەوە کاتێک سەرخۆش بوون و خەویان لێکەوت مغیرەش ئەم هەلەی قۆستەوە و هەڵی کوتایە سەریان و هەموویانی کوشت هەموو ماڵ و کەلوپەل و سامانەکەشی هێنا و لە دواییدا هاتە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و مسلمان بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی وت بە مسلمان بوونەکەت لە دڵەوە ڕازین بەڵام ماڵ و سامانەکەت پەیوەندی بە ئێمەوە نییە و هیچ شتێکی لێ وەرناگرین ئەوە ماڵی بە ستەم زەوت کراوە ئێمە هیچ پێویستیەکمان پێی نییە بەو جۆرە پێغەمبەری خوادروری خوای لەسەر بێ ڕازی نەبوو وەری بگرێت پاشان عروە مایەوە بە سەرنج و تێڕامانێکی وردەوە سەیری هاوڵانی پێغەمبەری خوای کرد و چاوی دەگەڕا بە ناویاندا سوێن بەخوا کاتێک فەرمانی بە شتێ بکردایە ملکەچ و گوێڕایەڵی دەبوون و ئەگەر دەستنوێژیشی بگرتایە زۆری نەدەما بکەونە شەڕ لەسەر ئاوی دەستنوێژەکەی کاتێک فەرمانی بە شتێ بفەرموایە یەکسەر جێبەجێیان دەکرد هەر کات وتەیەکی بفەرموایە هەموو بێدەنگ دەبوون و زۆر بە گەورەیان دەزانی و چاویان تێنەدەبڕی هەر تفێکی ڕۆپ کردایە دەست پێش خەریان دەکرد لەوەی بکەوێتە سەر لەپی دەستیان و هیچ مویەک لە قژی سەری نەدەکەوتە خوارەوە مەگەر هەڵیان دەگرتەوە دواتر عروەی کوڕی مەسعود گەڕایەوە بۆ لای قوڕیش وتی ئەی گرۆهی قوڕەیش وەڵاهی وەک شاندی نێرراو چوومەتە لای زۆر لە پادشاکان چوومەتە لای کیسرا لە وڵاتی خۆی و قەیسەر و نەجاشی لە وڵاتی خۆیان واللهی هیچ پادشایەکم لە ناو گەلەکەی نەبینی و هەرگیز کە دەست و پەیوەندەکانی ئەوەندە ڕێزی لێ بگرن و بە گەورە سەیری بکەن وەک ئەوەی هاوەڵانی محەممەد محەممەدیان لەلا گەورە و بەڕێزە سوێن بەخوا هەر تفێک فڕێ بدات هەموو ناولەپی دەستیان بۆ دەگرنەوە تا دەکەوێتە سەر دەستی کەسێکیان ئەوجا جەستە و دەموچاو و ڕووی خۆیانی پێچەور دەکەن هەر فەرمانێ بکە بە گورج و گۆڵیەوە جێبەجێی دەکەن و کاتێ دەستنوێژ دەگرێ دەبێتە تێکەڵچوون لەسەر ئاوی دەستنوێژەکەی کاتێ قسەش دەکا بە بێدەنگیەوە لە خزمەتیا دەوەستن بەلای هیچ شتێکدا بە هیچ جۆرێک ئاوڕ نادەنەوە، چاوی تێنابڕن و بە هیچ جۆرە نایدەن بە دەستەوە و بەو پەڕی تامەزرۆییەوە گوێی بۆ دەگرن. ئەو پەیام و نەخشەیەکی ڕۆشن و شایستەی خستۆتە بەردەمتان، ئێوەش پێی ڕازی بن و وەری بگرن. بەڵێ ئازیزان، ڕووداوەکانی دواتری سوڵحی حودەیبیە دەکەوێتە ئەڵقەی داهاتوو، تا ئەو کاتەش هەموو لایەکتان بە خوای گەورە دەسپێرین، خواتان لەگەڵ.